بۆ ئەوەی کە ئینسان لە ئەم جەمعی کارکردە تۆشە و زادێکی ڕوحی ببێت وازانم چاوخستنێک بە مەسیری هەڵگرتنی ئام مەسئولیەتە گەورە لە تووری تاریخا جار جار ملاحەزەکردنی بازێک لە گۆشەکانی ئەم مەدانی فعالیەتە نەزەرێک بکەن لە گوزەشتەی ئائەم قافڵە ڕاستی چەند جار پێغەمەری خوا نوح عليه سەڵاوات وسلام چەند جار لەگەڵ هاومەسیرەکانیان شەوانە بە خەفا جەلسەی چنی بێت بۆ ئەوەی کە ڕێی باشتر بدۆزێتەوە بۆ داوەتی خەڵک چەند جەلەسەیان گرتبێت و چەند کۆبوونەوەیان بووبێت بۆ ئەوەی کە ڕێ بدۆزنەوە بۆ کێشانی خەڵک بەرەو لای بەرنمەی خواو بۆ ئەوەی کە کارێ بکەن کە ئەمری ئیبتلائی و شریعەتی خوا لە سەحی جەمعیان سوورەتی واقعی بکرێت و لە گشت ڕۆشنتر و بارستر وەختێک کە ئینسان جارجار تەسەوری کۆبوونەوەکانی ماڵی ئەرقەمبنی ئەبل ئەرقەم ئەکا لەو مەدرسە بێ نمونەی تاریخی عمری بەشەرە کە هدایەتی خوایی عرضە ئەکرا تەزکیە و تعلیم ئەکرا و کە لە میزانی جاهلیا سەریان لێ شێواوە ئەبتەرن ئایندەیان ڕۆشن نییە درەخشان نییە سەریان لێ شێواوە لە جیایەوە کە بڕۆن شتێک بۆ ئایندەیان تەمین بکەن خەریکی مەسائلێکن وە دەردیان ناخوا ئەمانە چیەکەن تەسەوری ئەوە ئەکرا ڕۆژێک لە ڕۆژان ئاثاری ئا ئەو کۆبوونەوانەی ماڵی ئەرقەمی بنی ئەبل ئەرقەم ئا ئەمە بێت کە 1400 ساڵی ئێمە ئەیزانین وەخوا ئەزانین کە چی خۆش بێت بڵێ وەختێک کە تەماشای ئا ئەو لە حەزاتە ئەەکەین حەقمانەکە لە عینی ئەوە کە لەلایەکەوە خۆمان مقەسر بزانین لەلایەکیشەوە ئارامش و ئەتمێنانێک واردی قەلمان کە هیچێک نەبێت کۆبوونەوەکانمان کارەکانمان شەبیهی کاری ئەوانەیەوە ئەرزش لە وجودی ئینسانیا بۆ ئەوانێ ئیتر بەقیە بەردن کە لەگەڵ ئەوەی ترا کە هەر بەری پێ ئەوێژرێت مەوادی سوختی جانم چ خۆشە ئینسان لە قافڵەیەەکە قرار بگرێت کە لە بەردەمیەوە نوح و ئیبراهیم و موسا و عیسا و محەممەدن عليه السلام خەیاڵی ئەوە بێت بە زەهنیا کە سستی و کوندیەک لێ ڕێبات لەبەر ئەمەی کە تووشی مشکلێک نەبێت نەتەنها نابێ ئاوا شتێک لە ژیانیا ڕووبا بەڵکێ ئەگەر سەراپای ئەدای مەسئولیەتی لەم ڕێگا شکنجە و ئەزیەت و ئازار بێ هەر لەحدە داوای زیاوبوونی بکەم قافڵەی نوورە بە شوێن نوح و ئیبراهیم و موسا و عیسا و محەممەدا عەلەیهم الصلوات والبرکات چێت حەقێک هەر لەحدە داوای تەوفیقی زیاتر بکات و ئەگەر چی سەراپای ڕنج و زەحمت بێ زیاتر لەخوا بخوا و نزیکتر ببینەوە لەو کۆبوونەوانەی وا ئەوەی کە بەڕاستی تعبیری ئیمام شایستەتی بەنا خی لێ ڕازی وەختێک کە بە ئەو دیدە وەسیعات دوورەیەوە ئەی فەرمووکە داوەتی ئێوە وەک داوەتی خەڵک نییە خصوصیاتی داوەتی ئێوە ئەمەیە و ئەوەیە وەختێک کە ئەی فەرموو عجلەمەکەن با وەختی خۆی بێت ئەگەر سێسا نەفەر وەک ئەسحابی بەدرتان لێ دروست بوو ئەم جارە ئاسمان و زەویتان لێن مەخرۆش بەنە لەو وەختا جاهلیت زەدەگان ئەگەر لەو جەلەسا بووایان مەسخەرەیان بکردایە ئەمما تەماشاکەن کە ئمڕۆ ئاساری ئا ئەو کۆبوونەوانە ئاساری ئەو مجاهدات و زەحمەتانە چۆن تەحەدی ئا ئەم جاهلیەتە بەم گشتە قوی مادیەوەکە تەحەدیەک ئاواکە لە عینی ئەوە کە بەقەڵ پێشڕەفتی بەشی مادی تەمەدنی ئینسان وەسائلی شکنجە و ئەزیەت و ئازار پێشڕەفتی کردووە ئمڕۆ و ڕۆژانێک نزیک پێش لەمە ڕۆژانی حرەکەتی ئیسلامی لەم حڵلقەی ئەخیرا لە قیامی ئیمام بەناوە ڕحم الله وەڕبیانە کام گۆشە لە سەر ئەرزەکە بەڕاستی ئاگاهانە ناوی خی تیاابرێ و شکنجە و ئەزیەت و ئازار لە پێشڕەفتەترین سوورەتی مادیە مەترح تەماشایەکی ئەوەیش بکەین کە ئەویش قووەتێکی ترمان پێباک کە ئەگەر لە ڕنج و ئەزیەت و ئازارا بین خۆمان تەنها نین لە گۆشەیەک تەنها و جیا لەسەر کوڕی ئەرزانین هەروە کە لە جهتی تولیەوە بەسراوین بە نوو حەوە عليه سەڵەوات وەربڕکات سەید بێ خوای لێ ڕاز کە یوسف عزمی شاگردی وەختێک کە نمونەیەک لە شکنجەکانی نەقلەکات ئەگەر لەبەر ئەوە نەبووایە کە بۆ زیابوونی ئیمانمان لازمە کە بێگەڕێنینەوە ئینسان شەرمیە کرد لە گەڕانەوە بە وەسیلەی تلمبە ئەوە نەبای تێەکەن کە سکی وەک تەپۆی لێ بێت تا دوایی تەپ و لێبن و کەیف بکەن بەسەری ئەمما دیارەکە کەسێک ئەو باری سەنگی مەسئولیەتەی هەڵکرد لە ئاسمانەکان و زەوی و کێوەکانیش سوترە ئەگەر تووشی ڕنج و ئەزیەت و ئازاردین سۆز و هاوارەکانمان هەماهنگ دەبێ لەگەڵ سۆز و هاواری ئا ئەو ئینسانە گەورە گەورە لەگەڵ هاواری خۆشکەکانمانە لە زیندانەکانی سووریا لەگەڵ هاواری براو خۆشکەکانمانە لە هەر گۆشەیەک لە گۆشەکانی ئەم وڵاتە ئیسلامیە داگیر کراوە تەسەوری ڕنج و شکنجە و ئەزیەت و ئازار نە تەنها نابێ بمان ترسێنێ سوستمان بکە بەڵکەوێ حاڵمان پێوەێ بۆ ئەوەی کە لەو پەروەنداوە ناوی سمەیە و یاسر و بە ناو سەید و هەزارانی وەک ئەوانی تایە ناومان پشتان لە حەزاتی استشهادی ئیمام بەنا ئەزانن وا لەبەر چاوتان تەماشای عزەتی ئیمان بکەن بڕوانین بۆ بەرزیە کە ئیمانەیدا بە ئینسان تا لە ناو ئاگریشەوە عبور بکەین بۆ ئەوەی کە بگەینە نەسوحانە تەوبە بکەین عزم لەسەر ئەوەی کە لێرەولا جددی بین هەرچێکمان هەیە لە ڕێی داوت بۆ ڕێخوا دایبین کە بەڕاستی ئەوەی شوا دای ئەنین و فەزلی خوان ناوی ناوەهی ئێمە ئێمە لە خوان معاملەی عجیب گیان و ماڵ خۆی ئەیدا دوایی ئەفەرمێ بەعنوانی سەرمایە قبول مەکە بە هەشتی پێکسێن بەڵکە لەوە زیاتر ئەو دەسەکە بە معاملەکردن إن الله اشترى ئەوە کارکرد و ئەگەر لەو معاملە بەکاری نەبین لە دەستمان دەرەچێت ئەگەر لە دەستمان بمایاوە لا ئەقل بۆ کەسانێک جێ ئەوە بوو کە تەرجیحی بەن بە ئەم گیان و ماڵم بمێنێت ئەوەکەی ترم گەرەکنێ ئەمما لەدەست دەرەچی بە محاسبەی خۆمان بکەینەوە بۆ لێرە لە عزمی تەسلیمی قاتا بگرین تجدیدی عهد و پەیمان لەگەڵ خی خۆمان بکەینەوە افتخاری ئەوەی کە لە هەڵگرانی ئەو باری مەسئولیەتبین وەختێک ئاوا بڕوانین بۆ قەزیە بەڕاستی تر هیچ چێکتیایە ناخۆش و ڕنج و ئەزیەت و ئازار نیە وەختێ بەردێ ئەدا لەسەر ئینسانە ئەیشکێنێ لە وەختا تعبیرێک بەجەیە کە بێژرێ زەرەێترا لەکەوت ئەمما وەختێک کە ئەکەوێتە بەر ئەو زەربانە ئا ئەو ئاسنە محتەرەمەیە کە مەسەڵەن لە هەر جەیەکە کە بەرزە لە مەسکن و ماڵی ئینسانان قرار دەگرێت و لەلایەکی ترەوە بەڕاستی ئەگەرچی مجرڕدی چوونە ناو بەهشت ئەبێ ئاواتی ئینسانی مؤمن بێت داوا بکە لەخوا کە لە ڕێزی ساڵحینە قراری باو بیباتە بەهشت ئەمما مەگەر ئستعداد و توانایی ئەوەیش نەدراوە کە ئینسان تا دەرەجەی سبدیقین بدات خۆ ئەگەر نابێت بە نەبی خۆ ئەکرێ بێتە سبدیق دەی بۆچی بە پشت هەڵکردن لە غەیر و ڕووکردنە خوا مخلسانە و تەوبەکردنی نەسوحانە ئینسان هەنگاو هەڵنەگرێ بۆ ئەمەی کە لەو دەرەجە بانانەوە ئەگەر ئینسان بۆ خۆی بە تەنها بیر بکاتەوە ئالم مەسئلە زۆر لەلایەکەوە ئەکرا ئەویش وەک ئەوانەی وا ئەلان منزلەتیان ئەوەنە بەرزە کە وەک هەسێرەیەک مەسکەنەکەیان دیارە لە ئەمەوە ئەکرا ئەمیش وەک ئەوان بێ لەوان کە ئەگەر لەوێ تەسووری نییە ئەمما ئێستا ئەتوانێ بەر لەو وەختە ئەو تەسوورە و ئەو تەسوفەی بێ ئەوە کە هەڵی نییە بووە حرکت کردنێک سەری علاقی واغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين فاكتبنا مع الشاهدين